بە ئومێدی خوای پەروەردگار لە چەند ڕۆژی داهاتوودا ناویان لە کۆلێجەکان و پەیمانگاکان ڕادەگەیەندرێ بە پێویستم زانی لە ڕوانگەی ئاینی پیرۆزی ئیسلامەوە باسێک لە زانکۆ و لە خوێندنی زانکۆ و پەیامێک بۆ خوێندکارانی زانکۆ بە پشتیوانی خوا ڕابگەیەنین وتارەکەمان دابەش دەکەین بەسەر سێ تەوەرەدا لە سێ تەوەرەیە قسە لەسەر خوێندنی زانکۆ دەکەین تەوەرەی یەکەم، پەیامێک بۆ ئەو کەسانەی کە ئەمساڵ یەکەم ساڵی خوێندنی زانکۆیانە، بەو خۆشەویستانە، بەو کوڕ و کچانەمان، بەو خوشک و برایانەمان دەڵێین پیرۆزباییتان لێ دەکەین کە ئینشائەڵڵا بە دڵی خۆتان لە کۆلێجێکی زۆر باش یان لە پایمانگایەکی زانستی بە دڵی خۆتان ناوتان بێتەوە و بتوانن دەوامی خۆتان بکەن. ئاگاداربن کاتێک کە چوویتە زانکۆ لە خاڵی یەکەما ئاگات لەوە بێ خۆت لێ نەگۆڕێ ئەو خاشی بوون و متواضع بوونەی کە هەتا لە دەستی نەدەی بە تایبەت ئەوانەی لە کۆلێجە بەرزەکانی وەکو پزیشکی و ئەندازیاری و یاسا و ئەوانە وەردەگیرێن ئەبێ بە هیچ شێوازێک وا نەزانن کە ئەوان لە خوێندکارەکانی تر زیاترن بەڵکو ئەوە هەمووی بگێڕنەوە بۆ فەزڵی خوای پەروەردگار کە ئەوە خوا بە تۆی بەخشیوە ئەو زانستە ئەو مێشکە ئەو قەڵەمڕەوانییە ئەو زمانە ئەو گوێبیستییە ئەو زاکیرە بەهێزە هەموو هی خوایە هیچ کەسێک بە ئازایەتی خۆی لەم سەر زەوێدا بەبێ ئیرادەی خوای پەروەردگار و یارمەتی پەروەردگار هیچ شتێکی بۆ ناکرێ ڕاستە ئێوە تێکۆشانتان کرد بەڵام پەروەردگار یارمەتی دەرتان بوو کە هاوکاری کردن بێ مصیبەتی کردن چەند خوێندکار وەکو ئێوە لەوانەیە دەرەجەی بەرزی بێنایە بەڵام بوونی تەعزێک بوونی نەخۆشێک درێژخان لە ماڵە بوونی گرفتێکی کۆمەڵایەتی بوونی گرفتێکی عایلەیی نەیهێش ئەم خوێندکارە بەباشی بخوێنێ و مێشکی لەسەر خوێندنەکەی بێ کە تۆ دەرفەتت بۆ ڕەخساوە ئەوە فەزڵی خوایە بەسەرتەوە کەواتە لە خاڵی یەکەما ئێو کەسانی کە دەچنە زانکۆکان بە هیچ شێوازێ خاچی بوونی خۆتان لەدەست مەدەن لە جاران متەواضعتر بن خاڵی دووەم هەمیشە یادی خوا بکەن و پەنا بۆ خوا بەرن ئەوانەی کە لە پۆلی دوانزە لە شەشی ئامادەیی بوون خۆیان دەزانین کە لە هەموو چرکە و ساتێکا هاواریان بۆ لای خوا بردووە خوایە لەم ئیمتیحانەیە سەرکەوتوو بم خوایە ئەوەی دەیزانم ئا ئەوە بێتەوە پرسیارەکان سوک بێ هەتا ئەو کاتەی نمرە وەردەگرێتەوە دڵی چەند ناڕەحەتە هەمیشە خوای لە یادە ئەو کاتەش کە چوویتە زانکۆ ئەو پەروەردگارە تۆ هەر پێویستیت پێوەیەتی ئەو غانیە ئەو غەنیە لە تۆ یا ئەیوهە الناس ئەنتم الفقراء إلی الله ئەی خەڵکینە ئێوە هەمووتان موحتاجن بە خوای پەروەردگار ئەو خوای کە لە شەشا بەردەوام لە یادت بوو لە زانکۆشا هەمیشە لە یادت بێ چونکە بەردەوام پێویستیت بە کۆمەک و یارمەتی خوای پەروەردگار هەیە سێمیان بزانە ژینگەی ئامادەیت بەجێهێشت ئایا کە بەرزتر بوویتەوە ڕەفتاریش لەگەڵ یا بەرزتر بۆەوە کە لە ئامادەییەوە چوویتە پەیمانگایان زانکۆ ئەبێ هەڵسوکەوتەکانت جوانتر بێ ڕەوشت و ئەخلاقەکانت بەرزتر بێ چونکە بیرکردنەوەی تۆ ئەبێتە قسەی تۆ قسەکەت ئەبێتە کردارت کرداریشت ئەبێتە کەسایەتیت لەبەر ئەوە ئەو کەسانی کە لە ئامادەییەوە قۆناغێک پێش دەکەون و دەچنە قۆناغی پەیمانگا و زانکۆ بە ئیزنی خوای پەروەردگار ئیشاڵڵا ڕەفتار و ئەخلاقتان بەهێزتر و جوانتر کە لە جاران خاڵی چوارەم ڕێز لە مامۆستاکەت بگرە زۆر ئەو کەسانی کەوا دەچنە جامیعە هەر وەکو ئامادەیی بە مامۆستاکان وان مامۆستا بەڵام ئەبێ ڕەچاوی ئەوە بکەی گەلێ مامۆستای زانکۆ هەیە پلەی زانستیەکەی پرۆفیسۆرە یان دکتۆرە ڕەمبێ وا حەز بکە یان وا جوانتر بێ بۆ تۆ بە ناوی مامۆستا بانگی مەکە کە ماوشەی مامۆستا زۆر پیرۆزە بەڵام پلە زانستیەکەی پێ بدە وە جەنابی پرۆفیسۆر جەنابی دکتۆر بە ناوی دکتۆر بانجیکە هەیە ماستەری هەیە بڵێ کە الحمدلله تۆ هەڵگری بڕوانامەی ماستەری مامۆستا هاوکاریم بکە بە ناوهێنانی بڕوانامەکەی و پلە زانستەکەی ئەو مامۆستایە خۆشەویستی تۆی خوێندکاری لە دڵا زیاد دەبێ بەڵام ئەگەر تۆ هەر بە شێوەیەکی سادە سەیریکەی ئەو مامۆستایش لەوانەیە دڵی سار بێتەوە لەبەرەوە هەموو کات ئەوانەی کە دەچنە قۆناغی یەکەمی زانکۆوە بە بەردەوامی هەوڵی ڕێز لێگرتن بدەن لە بەرامبەر مامۆستاکانتان چونکە هەر کەسێ ڕێز لە مامۆستا بگرێ بە بێگومان ڕێز لە خۆی دەگرێ تەنانەت ئەگەر مامۆستایەکی بەڕێز دکتۆرێک ئوستازێکی جامیعە مخالیف بە بیر و باوەڕی ئاینی ئیسلامی تۆ بوو چونکە مامۆستای زانکۆمان هەیە من داخی گرانم یعنی دڵی پڕ لە قینە لە بەرامبەر بە ئیسلام ئیتر لە هەیە لە بنەماڵەوە بۆی ماوەتەوە هەیە لە خوێندکاریەوە هەروای هێناوە ئێستاش کە مامۆستای جامیعەیە ڕۆژانە دژایەتی ئەم دینەی تۆ دەکا ئەمە هەرچەند بیروباوەڕ و لایەنی ئایینی نابێت لەناو زانکۆدا بۆ خەڵک باس بکرێت بەڵام ئەگەر مامۆستایەک باسی شتێکی وای کرد دژایەتی دینەکەی تۆی کرد نابێت تۆ بێ هەڵوێست بی بەڵام نابێت بە گژیا بچی نابێ قسەکانی پێ ببڕی نابێ هەڵسی دەرسەکە بە جێبێڵی محازەرەکە بشێوێنی مشاغە ببنێیتەوە بەڵکو بە ئەو پەڕی حرمەتەوە بڵێ مامۆستای حرمەتمە یە جەنابی دکتۆر بۆ شەهادەکەی تۆ بۆ ئەو هەموو زانستەی تۆ کە من قوتابی تۆم بە بێ ئەدەبی مەزانە ئەگەر وڵامێکی زانستی بدەمەوە خۆ مامۆستا جەنابت پێت ناخۆش نییە الحمدلله تۆ ئەهلی علمی لەو بڕوادام پێت خۆش بێ زانیاریەکی زیاترت پێ بێ ئەو کاتە ئەویش گوێت بۆ دەگرێ والله من بەداخەوە مامۆستای زانکۆ ئەم شەوی ڕابردوو بابەتێکم خوێندەوەی دکتۆرێکە ناوی ناڵم لەبەر حرمەتی زانکۆ حەرەمەکان مامۆستایەکی زانکۆ لە یەکێک لە بڵاوکراوە زانستییەکاندا باسی ناڕەزایی خۆی دەربڕی بوو خەڵک ئەمە چییە لەسەر پێغەمبەرێک ئەمە دەکەن ئەوە ئازادی بیروڕایە ئەم خەڵکە مسوڵمانە لێرە بێ ئاگایە لە ئەمریکا حکومەت مافی ئەوەی نییە بە کەسێ بڵێ سوکاتی بە فڵان کەس مەکە بۆی نییە بڵێ فلیمێک دەرمەکە لەسەر پێغەمبەری ئیسلامیش بێ خەڵک لێرە عەقڵێکی ڕزعی هەیە ئەگەر تۆ مامۆستایەک لە زانکۆ ئەمەی بۆ باس کردی لێ هەڵمەستە پێی مەکێشە مەڕۆ دەرەوە بەڵکو پێی بڵێ جەنابی مامۆستا متاسفم ئەبوایە جەنابت زیاترت خوێندایەوە چونکە ئەو ئازادی کە تۆ لە ئەوروپا باسی دەکەی بۆ منیان لە ئەمریکا بەو شێوەیە نییە لەوێ یاسایەک هەیە ڕێگا لە حرمەتی پیرۆزیەکان دەگرێ ئەگەر نمونەشت دەوێت نمونەیەکی جوانت پێشکەشکەم پیاوێکی پڕۆفیسۆری وەکو دکتۆر ڕوجێگارودی دوای ئەوەی سی ساڵ سکرتێری حزبی شیوعی بوو کە مسوڵمان بوو باسی ئیسلامی بۆ خەڵک دەکرد تەنها لێکۆڵینەوەیەکی عیلمی صرف عیلمی کرد لەسەر ڕووداوی هۆلۆکۆستی جوولەکەکان بەڵام لە ناوەندی دیموکراسیەتی غەربیدا لە فەڕەنسا ئەم پیاوە دەستگیر کرا کتێبەکەشی پێکۆکرایەوە غەرامەی مادیش کرا وتیان گاڵتەت بە هەستی جوولەکە کردووە نمونەیەکی ئاوای پێ بڵێ بڵێ جەنابی مامۆستا جەنابی دکتۆر ئەو ئازادیەی بێ ڕەقابەیەی کە دەڵێی حکومەت تەداخولی هیچ ناکا وەرە لە ناوەندی دیموکراسی ئەوروپیدا من پێت دەڵێم تەداخول دەکا بە شێوازێکی علمی بە نمونەی بەرجەستە و جوان وڵامی مامۆستاکەت بدەوە بەڵام هەموو کات دەبێ خۆ پارێزی لەوەی کە خوا نەکردە سوکایەتی بە ئوستازێکی جامیعە بە پڕۆفیسۆرێک بە پڕۆفیسۆرێکی یاریدەدەر یان بە دکتۆرێک بکرێ ناوە عیلمیەکەی خۆی پێ بڵێ و حرمەتی بگرێ ئەویش حرمەتت دەگرێ پێنجەم تا گەیشتوویە زانکۆ بە ئاسانی نەگەیشتووی دوانزە ساڵی ڕەبەقە تۆ لەسەر تەختەی ڕەقدا دەنیشەگە هیچ ساڵێ نەکەوتبی ئەم جاگەیشتوویە حەرەمی پەیمانگایەک یان زانکۆیەک ئاگادار بە بە ئاسانی لە دەستی نەدەی ئاگادار بە تۆ کەسێک نی بەتەنها ئەو خوێندکاری کە دەچێتە زانکۆ یان پەیمانگایەکەوە نوێنەری ماڵەکەی خۆیەتی نوێنەری هۆز و قەبیلە و عەشرەتەکەی خۆیەتی نوێنەری گوند و دەڤەر و شار و شارۆچکەکەی خۆیەتی ئەگەر ئێمە لەم شارۆچکەی خۆماندا خوێندکارێکی زیرەکمان هەبێت لە زانکۆی سەلاحەدین یان لە دوهۆک یان لە گەرمیان یان لە سلێمانی کاتێک کە دەڵێن خەڵکی شارۆچکەی پیرەمەگرونە ئەم خوێندکارە زیرەک بێ و یەکەمی ئەو بەشە بێ هەمومان پێوەی سەربەرزین ئەی ئەگە بڵێن خوێندکارانی فڵان شارۆچکەیە خەڵکی خراپن لە داخیلی کەس دەگەڵیان ئیدارە ناکا زەرەرەکەی بۆ هەموو ئەو شارۆچکەیە دەگەڕێتەوە خەڵک لە تۆ ئەوان دەبینێ چەند جوانە ئینسان ئەوەندە بەڕێز بێ سەری شار و شارۆچکە و بنەماڵەکەشی بەرزکاتەوە بەهۆی تۆوە شارێک دەناسرێ شارۆچکەیەک دەناسرێ ئاگادار بە ئەو پلەیە لەدەست نەدەی شەشەم، ژیان بە هاوڕێوە جوانە، بەتایبەت کاتێک کە تۆ دەچیت زانکۆ، بەتایبەتتر ئەوانەی لە داخلی، لە بەشی ناوخۆیی دەمێننەوە، بتەوێ و نەتەوێ کۆمەڵێ هاوڕێت بۆ دروست دەبێ. ئاگاداری ئەوە بە، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرموویەتی، المرء علی دین خلیله، فلینظر احدکم من یخالیل، ئینسان لەسەر بیر و باوەڕی هاوڕێکەیەتی لەسەر ڕەوشتێتی لەسەر ئەخلاقێتی لەسەر فکر و دید و بۆچوونێتی گا ڕەنجی گا ناگرێ بەڵام خوی دەگرێ ئەی پێشینان نان فەرموو ئەو ڕەفیقانەی کە تۆ لەگەڵیانە بەردەوام بە یەکەوەی تەسیریان دەبێت لەسەر تۆ لەبەرەوە هەڵیان بژێرە بزانە ڕەفاقەتی کێ دەکەی دیندارە ڕەوش بەرزە باسی چی دەکا بە چیەوە خەریکە مەبەستی خوێندنە مەبەستی شتی لاوەکیە زۆر دوردبینانە ڕەفیقەکانت هەموو ڕێزیان بگرە بەڵام شەرت نییە هاوڕێی تایبەتی هەر هەموویان بی بەبەر چاوڕوونیەوە بەتایبەت ئەمانە بەو کەسانە دەڵم کە ساڵی یەکەمیانە تۆ دەچێ بە شەناوخۆیەک هەر یەکە خەڵکی شوێنێکە هەر یەکە لە خێزانێک و ڕەوشت و ئەخلاقێکەوە هاتووە ئەبێ زۆر بە وریایی تەعامول بکەی بزانی ڕەفیقەکانت بۆ هەڵبژێرکەی شێ ڕەفیقی دەرەجەیەکی تۆیە و هەڵی دەبژێری بە کاک بانجی یەکتر بکەن لە بەشە ناوخۆییدا، بێڕێزی بە یەک مەکەن، شەڕە قسە و جنێو بە کەڵکی ئێوە نایە، کارەکان دابەش بکەن بە یەکسانی، هاوکاری یەکتر بن، چونکە بەو شێوەیە ژیانتان خۆش دەبێت، تازە ئەوە خێزانی تۆیە، ئەو داخیلەی کە نزیکی نۆ مانگ تۆ لەناو ئەوانە ژیان بەسەر دەبەی، ئەوە خێزانی تۆیە، برا گەورەیەک دانێن ئەوانەی کە کوڕن، خوشکە گەورەیەک دانێن ئەوانەی کە کچن، ڕاوێژی پێ بکەن، سەرپەرشتیارتان بێ، ئاگاتان لە پارە و پووڵتان بێ، ئەو شتانەی کەوا لەبەر دەستاندایە زایعی مەکەن حوتەم پیلان و بەرنامە دابڕێژن بۆ سەعیتان بۆ پشوتان بۆ چوونە دەرەوەتان بۆ سەیری ئەنتەرنێتتان ئیدمان نەبی بە ئەنتەرنێت و بە کۆمپیوتەر و بە فەیسبوک و ئەوانەوە چونکە زۆر کەس کە لە جامیعە دەرناچێ یان دەرەجەکانی نزم دەبێتەوە بەردەوام ئەم خەتەرە گەورەی لەسەرە مدمین بووە بە بەکارهێنانی ئەنتەرنێت هەیە تا بەیانی بە خەواڵوی دەڕوا بۆ جامیعە چونکە جار بۆ جار ڕای کێشاوە نەیتوانێ وە خۆی لێ بدزێتەوە بەڕاستی ئەبێ نەخشەت هەبێ بۆ هەموو ئەم کارانەی کە باسم کرد بە سەعات و بە دەقیقە نەخشەت هەبێ و ئەو کاتە سەرکەوتوو دەبی کات نەیبڕی دەتبڕێ تۆ ساڵێک لە جامیعی ئەگەر دەر نەچی پەنا بەخوا ئەزانی چ زەربەیەکی گەورە لە خۆت و لە خانەوادە و لە بنەماڵە و لە زانکۆ و لە وڵات و لە میللەتت دەکەوێ کات نەیبڕی ئەتبڕێ هیچ دەرسێک دوا مەکەوە بەردەوام هەوڵ بدە ئەو ساتەی کە جامیعە تەواو دەکەی خۆشبەخت بە بەوەی بڵێ ڕۆژێ غیابم نەبووە محازەرەیەکم بەجێ نەهێشتووە چاو لەوانە مەکە بڵێ چەند محازەرە دەڕۆمە دەرەوە تاقەتم لە دەرسەکە نییە حەزم بە مامۆستاکە نییە ئەوە هیچ شێوازێک ئەوە لە مەنهەجی تۆ دەی خوێندکارانە بێ بە تایبەت لە ساڵی یەکەمەوە هەشتەم، هەدەفی هەرە گەورەت لە هاتنت بۆ زانکۆ بزانە کە تەنها و تەنها تۆ بۆ خوێندن هاتووی، ئەو هەموو زەحمەتە تەنها لە پێناوی خوێندنایە، نەک بۆ سیاسەت و چەلەحانێ و عەرزی جل و بەرگ بە تایبەتی بۆ خوشکان، هەر ڕۆژەی جلێک لەبەر کەی، هەر ڕۆژە بە شتێک خۆت بڕازێنەوە، تەنانەت بۆ کوڕانیش، ئەوە شوێنی تەنها و تەنها خوێندنە، بیری خۆت، کاری خۆت بە شتی لاوەکییەوە لەوێ بە فیڕۆ مەدە. خۆت دوور بگرە لە تێکەڵاوی بە مەبەستی دڵداری و نامە گۆڕینەوە و پەیوەندی جنسی پەنابە خوا لەگەڵ ڕەگەزی بەرامبەر ئەوە ئێوە خوشک و بران لەوێ تۆ مافی ئەوەتە چاو ورکەی و ژیانی هاوسەری پێک بێنی بەڵام قەیچەکە بەبگەیە قۆناغی سێ لانی کەم معقول نییە تۆ لە قۆناغی یەکەوە پەیوەندی لەگەڵ کچێکا هەبێت دواتر ئەو بگۆڕێتەوە بە کوڕێکی تر ئەو گۆڕێتەوە بە کچێکی تر وەڵای حەیفە ئینسان خەمبار دەبێت کە دەبیستێ دەبینێ ناو حەرەمی زانکۆ بۆتە شوێنی دڵداری و نامەگۆڕینەوە و هەر یەکە پەیوەندی لەگەڵ کەسێکا هەیە و ئەو دوای وازی لەو هێناوە و ئەو سێ ساڵە پەیوەندی لەگەڵی هەبوو و نایەوێ دڵی بە کچێکی ترەوەیە حەی هاوار تۆ بە خوێندن چووی بۆوێ حەیف نییە بەم شتانەوە خۆت خەریکەی ئاگادار بە برا و خوشکی بەڕێز کە لە زانکۆی چوار شت لەدەست نەدەی چوار شت پەیوەندیان بە یەکترەوە هەیە ڕەچاوی هەر چواریان بکە جەستەت مافی جەستەت ڕوحت ویژدانت سۆز عاتیفەت پاشانی ژیری و عەقڵت ڕاستە ڕەنبێ کچێک لە کوڕێکی خۆشگوێ ئیسلامیش ڕەنبێ ئەو مافی پێداوێ بە نسبەتی زەواج و حەڵاڵی خۆیەوە بەڵام ئاگادار بە هەموو سۆز و عاتیفەت نەبێتەوەی ژیری لەدەست دەی ئەبێ بە عەقڵ بۆم کارە بڕۆی نابێ ویژدانت بڕوخێنی کە خیانەتت لە ماڵەکەت کردبێ پێت عەیبێ خەڵک بزانن ماڵەکەت دایکت باوکت برات خوشکت بزانێ لەبەر ئەوە ئاگادار بە هەر چوار شتەکە جەستە و گیان و ڕوحت سۆز و عاتیفە لەگەڵ عەقڵ و ژیریت بەهەیەکەوە جوانن هیچ کامیان نابێ لەسەر حیسابی هیچیان بێ و نابێ هیچیان پشتگوێ بخرێ ئاگات لە پارە و پوڵت بێ زیادە مەسرەفی بۆ خوێندکاری زانکۆ بە کەڵک نایە چاولێکەری خراپە ئەو زۆری هەیە و کوڕی دەوڵەمەند و مەسولێکە کە باوکی بە پارەی دزی و حیزی ئەم وڵاتە دوو لە ڕووی ئالی مزگەوت و جەنابتان پەیدای کردووە تۆ کوڕی پیاوێکی کاسبکاری دەستقڵی شاوی کرێکاری ئەم وڵاتەی نابێ وەکو ئەو زیادە ڕۆیی بکەی یان بڵێی مادام ئەو وا دەکا من پشتم لە خوێدن سار دەبێتەوە بەقەدەر بەڕەکەی خۆت پێ ڕاکێشە و دڵنیا بە ئیشاڵڵا ئەوە زەمەنێکی کورتە ئەو پارە کەمە حەڵاڵەی باوکی تۆ زۆر خۆش گوزەرانتر و دڵت پێی ئاسوودە و مەعیدەت پێ تێرترە لە پارەی ئەو مەسولە دز و درۆزنەی کە بە پارەی ئەو میللەتە گیرفانی کوڕ و کچەکانی لە زانکۆ تێر دەکا لەبەرەوە ئەو پارە کەمەی باوکی تۆ ڕێز و حرمەتی تێدایە و ڕێزی بگرە دڵی ئازار مەدە کە هاتێ بڵێ باوکە یان دایکە بە برا و خوشکەکانت کەی ئەوە حاڵە من ناتوانم ئەوە بخوێنم ئەو خەڵکە ڕۆژی سارەیەکی پێیە من پارەی پاسم پێ نادرێ نەخێر ئەو کەمەی تۆ ڕۆژگارێک خوا دەرگای ڕەحمەتت لێ دەکاتەوە ئینشاءاللە بەڵێ خۆشەویستان خاڵی نۆیەمم لە ڕێنماییەکانمان لە پەیامی مزگەوت بۆ ئەوەی خوێندکارانی یەکەمی زانکۆ ئەگەر کۆلێژەکەت و ئەگەر بەشەکەت بەدڵ نییە بەدڵی خۆت وەرنەگیراوی پشتسار مەبەوە ئینشاءاللە خێری تێدایە تۆ هەوڵ بدە تازە ناوە لەوێ هاتۆتەوە بەدەست تۆ نییە ئەگەر سیستەمەکەش غەڵەت بێ خوێندنی خۆ درێژە پێ بدە ئەو پەیمانگایە تەواوکە زیرەک و بەتوانا بە هەوڵدا یەکەمی پەیمانگابی کۆلێجێک دەستت ماچ دەکا ڕۆی دەخوێنی جارێکیکە تۆ ئەم کۆلێجەی کە لێی وەرگیراوی بەدڵت نییە ئیشاڵڵا تەواوی کە دواتر بە تایبەت زانکۆی ئەهلی هەیە هەوڵ دەدەم داش بمەزرێم و جارەش کە بەدڵی خۆم لە کۆلێجی شترا بخوێنم بەڵام لە ئێستاوە وا مەزانە کە بەدڵی خۆت نەبوو ئەوەی تۆ خۆت داوات کردو بە تەمای بووی ئیتر پشتت ساکاتەوە لە خوێندن ئێمە چەند نمونەمان هەیە خەڵک هەیە لە ئامادەییدا لە سناعە و زراعە و ئەوانە وەرگیراوە دواتر ئەوەندە بەتوانە و بە هیممەت و بە هەڵمەت بووە ئێستا مامۆستای جامیعەیە نمونەیەکی بەرچاو بۆ جەنابتان دکتۆر کەریم قەرەستانی کە خەڵکی ئەم گوندەی لای خۆمانە شانازیە بۆ هەموو دەڤەرەکەی ئێمە ئەم پیاوە بەڕێزە کاتی خۆی فەرمانبەر بۆ لە زانکۆی سلێمانی فەرمانبەرێکی ئاسایی دواتر ئەوەندە حەزی لە خوێندن بووە خوێندی خوێندی هەتا بوو بە ئوستازی جامیعە بە یاریدەدەری پرۆفیسۆر بەو کەسە زمان پاراوە بە ویژدانەی کە ڕۆژانە یارمەتی هەزاران گرفتی خەڵکی دەدا لە فەرمانبەرێکی زانکۆ توانی بێتە ئوستازێکی جامیعە تۆ شەر نییە قەیچێکە ئەمجارە ئەم کۆلێجەت بەدڵ نەبوو جارێکی کە ئیشاڵڵا دەتوانی لە زەمەنێکی داهاتوودا ئەمەی خۆت تەواو کە ئەمە بە ڕێک و پێکی بڕۆ پێشەوە ئەوەی داهاتووشت لەدەست ناچێ لە ئێستاوە خوێندن بەرچاو نەکەوێ و وانەزانی کە دنیا کۆتایی پێ هاتووە ئەو بەشەی تۆ ویستوتە بۆ نەهاتۆتەوە بەشی دووەم لە وتارەکەمان ئایا ئاستی زانکۆ لە کوردستاندا ئێستا چۆنە لە دوای بەیاننامەی یانزەی ئازاری 1970دا کەم پیاوە بەڕێزانە زۆریان لە بیریانە کوردستانی باشوور کوردستانی سەر بە عێراقی خۆمان یەک تاکە زانکۆی هەبوو ئەویش زانکۆی سلێمانی بوو بەڵام دوای نسکۆی شۆڕش و پیلان و مەئامەرەی نێودەوڵەتی شەشی سێ هەزار و نۆ سەد و حەفتا و پێنج جەزائیر بەهۆی بارودۆخی ناهەمواری کوردستان و فشارەکانی ڕژێمی پێشوەوە زانیان کە زانکۆ خەتەر لەسەر ئەمنیەتی بەعسەکان دروست دەکا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و یەک زانکۆی سلێمانیان گواستەوە بۆ هەولێر ناویان نا زانکۆی سەلاحەدین هەرچەند ئەو زانکۆیە هەری میلەتی کورد نەبوو عەرەبیشی تێدا بوو بەڵام ئەوەش هەبوو ئێمەی کوردیش لە زانکۆکانی عێراق بێبەش نەدەبووین کورد لە بەسرا دەیخوێن لە جامیعەی بەغا دەیخوێن لە جامیعەی کوفە دەیخوێن و لە هەموو جامیعەکانی تریشە ئەوانیش دەهاتن لە سەلاحەدین دەیانخوێن هەتا ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و دوو ئێمەی میللەتی کورد لە هەموو کوردستانی سەر بە عێراقدا کوردستانی باشوور تەنها خاوەنی یەک زانکۆ بووین کە زانکۆی سەلاحەدین بوو لە هەولێر بە فەزلی خوای پەروەردگار ئەمڕۆ لە دوو هەزار و دوانزەدا دوای بیست ساڵ نۆ زانکۆمان هەیە ئەمڕۆ لە یەک زانکۆوە بە فەزڵی خوا لە کوردستانی ئازاددا نۆ دانە زانکۆمان هەیە ئەمە لە ڕووی چەندیەتیەوە باشە سپاسی خوای دەوێت تۆ لە جاری زانکۆیەک ئێستا لە حکومڕانی و دەسەڵاتی کوردی خۆتدا نۆ زانکۆت هەبێ بەڵام لە ڕووی چۆنیەتیەوە متاسفم خراپە لە ڕووی چۆنیەتیەوە خراپە چونکە بێ ئاگاین لە سێ شت ئامانج لە زانکۆ چییە ئەبێ زانکۆ چی بەرهەم بێنێ ئەبێت زانکۆ بە چ میکانیزمێک کار بکا ئەم سیانە ئەوەی من وەکو مامۆستایەکی ئاینی دیراسەیەکی مەیدانیم لەسەر ئەم وتارە کردبێ بەڕاستی کە ئەمە دەبوو ئەم وتارەمان ئامادە بکردایە خوێندکارانی بەڕێز خوا پاداشتیان داتەوە داوایان کرد لە زانکۆی سلێمانی پێشکەش بکرێ بەڵام بەهۆی نەبوونی دەرفەتەوە ویستم لە وتاری جومعەیە پێشکەش بکرێ کە جومعە و جامیعە هەردووکیان وەکو یەکن ئێمە هیچ جیاوازیەکیان لە بەینا ناکەین پەیاممان بۆ هەموو چینەکان و توێژەکانی کۆمەڵگایە کە دیراسەی مەیدانی دەکەی ئامانج لە زانکۆ چییە دەبێت چی بەرهەمهێنێت چ میکانیزێکان کار بکە هەر سێکیان لە کوردستان بە پێشگوێخراوی دەبینم بۆ نمونە زۆر جار لە تەلەبەی زانکۆ پرسە بڵێ زانکۆ یعنی چی باوەڕتان بێ بە تایبەت لە قۆناغی یەکە دۆشدا دەمێنێ نازانێ لە شوێنە دەخوێنێ نازانی مانای چییە زانکۆ زۆر تەعبیری لەسەر لێک دراوەتەوە ئەڵەن زانست کۆیە دواتر زانستکۆ قورس بۆ کورت کراوەتەوە بۆتە زانکۆ بە مانای کۆکردنەوەی کۆی زانستەکان یعنی ئەم بینایە ئەم حەرەمە کە پێی دەڵێن زانکۆ تەواوی زانستەکانی ئەمڕۆ لەو بینایەدا دەخوێندرێ کۆی زانستەکان یان دەڵێن لە ڕەگی زانینەوە هاتووە دواتر کۆشی پێوەندراوە بۆتە زانکۆ و چەند مانایەکی تریش ئەمڕۆ دەرچووی زانکۆ بە مانای هەڵگری بڕوانامە لە کوردستانا زۆرە هەرچی تۆ دەیبینی سەیەکی بەکالۆریۆسی هەیە الحملا ماستەرمان زۆرە دکتۆرامان زۆرە لە دەرەوەی وڵات خەڵک شەهادە دێنێتەوە بەڵام ئەوەی گرنگە لە ئاستی مەعریفی و زانستیدا لاوازن ئەو بڕوانامەی وەری گرتووە کابرا هەزەکەی ماستەری هەیە کەچی بە قەدەر شەشی ئامادەی ساڵی هەفتاکان نازانێ ئەمە گرفتێکە جاران جەنابتان لە بیرتانە لە هەشتا و نەوەتەکاندا بیانکوتایە فڵان کەس ماستەری هەیە خەڵک زۆر بەلایەوە عەجیب بوو بەڕاستی پڕ عیلمیش بوو کابرا کە ماستەری هەبوو یەکی وەکو دکتۆر کەمال مەزهەر هەر دکتۆرای هەبوو یعنی یەک مێژوونووسێکی کوردی لە وڵاتانەوە خەڵک تەشەبوزی بۆ سەرچاوە مێژوویەکان پێ دەکرد ئێستا کابرا دکتۆرای هەیە لە مێژوودا لە نیوەی مێژووی کورد ئاگادار نییە ئەو مێژووی وڵاتانیشی دەزانێ ئەمی وڵاتەکەی خۆشی نازانێ هیچ شارەکەشی نازانێ دکتۆراشی پێ بەخشراوە بۆ نموونە لە بەشی مێژوودا ئەمە ئەو بڕوانامەیە لە ئاستی ئەم زانستەدا زۆریان فەرقە جامەش چەند هۆکارێکی هەیە هۆکاری یەکەم ئەو خوێندکارانەی لە ئامادەییەوە دەچنە زانکۆ باش ئامادە نەکراون بۆ زانکۆ کەسێ لە کولێ قانون وەردەگیرێ بەڵام کاتێ دەچێتە کۆلێجی یاسا لە قانونا هەموو دەرسەکانی عەرەبین ئەم ناتوانێت دوو دێڕ عەرەبی بخوێنێتەوە بۆیە سەیرەکەی سەرگەردان دەبێت نازانێت بە چەند لادا ڕاکە ناتوانێت بیخوێنێتەوە چ جای مانای بکە لە کاتێکا ئەو بەندانە هەموو لە شەریعەی ئیسلامی وەرگیراون و زۆریان فقی ئیسلامین و هەمووی عەرەبی قورسن یان کەسێ لە کۆلێجی پزیشکی وەردەگیرێ گرفتی گەورەی زمانی ئینگلیزیە کە هەموو دەرسەکانی ئینگلیزیە و ئەم لە ئامادەیدا ناتوانێت دوو دێڕ بە زمانی ئینگلیزی قسە بکە لەبەرەوە زانکۆ یەکەم بناغەی دیوارێک ئەگەر لە ئەساسەوە فاشل بوو لەسەرەوە بناغەیەک بە چیمەنتۆی خراپ دانێ ئەگەر لەسەرەوە هەمووی سەبوشیش بێ باش نابەسرێتەوە لەبەر ئەوە بناغەی ئێمە لە ئامادەییەوە قوتابیەکان و خوێندکارەکانمان بەڕاستی باش ناچنە زانکۆ دوام ژمارەی خوێندکارانمان لە دەرچوانی ئامادەیی لە زانکۆ زیاترن حکومەت بۆ ڕاکردن لەم گرفتە کە حەوا چارەسەری باشتری پێبێ بەسەر یەکا دەیان ترشێنێ ئەم لەگەڵ ئەوە تێکەڵاو دەکا ئەو زانکۆی تر دەکاتەوە ئەو بە پارە شەهادە دەبەخشێ ئەمەش بۆ خۆی گرفتێشکەیە کە مەعریفە و زانست لە کوردستانا ئاستەکەی بەرەو نزمبوونەوەیە سێیەم سیستمی خوێندکاران لە زانکۆ لە ڕێگەی نمرەوەیە وەرگرتنی خوێندکار لە زانکۆ لە ڕێی نمرەوە دیسان هەڵەیەکەیە ئەمە بڕواتان بە من جاری تریش وتومە حەق وایە وەزارەتی خوێندنی باڵا بیرێک لەمە بکاتەوە ئەمە ئێکسپایر بووە لە هەموو جیهاندا باوی نەماوە خوێندکارێک ئەو پەڕی جورئەتی هەیە بۆی لە کۆلێجی پزیشکی بخوێنێ لە مناڵیەوە ئاواتی ئەوەیە بێتە دکتۆر عیلمیشی پێیە لە شەشە باوکی مرد بمێنێتەوە فەقیرە چۆتە ئیمتیحانەوە لەو کتوپڕا ناتەعزیەکی بەسەرا هات نەخۆشێک ڕووی لە ماڵەکەی کرد موسیبەتێک ڕوویدا دایک و باوک هەبوو لەو کاتە پەنا بەخوا لە یەکجیا بوونەوە ئەم مناڵە بەم مێشکەوە دەچێتە ئیمتیحان ئەم کوڕە گەنجە ئەم کچە گەنجە سیدەکەی فەقیرە دەرەجەکانی لە حەفتادایە هەموو هیوا و ئاواتی لە مناڵیەوە فەوتا لە پێناو یەک ئیمتیحانی شەشە گوناحت دەگا ئەمە بەدەستی خۆی چونکە نەچوەند زانکۆ ئیتر حەزی بەو بارە نییە حەزی بەو خوێندنە نییە حەزی کابرا لە علمیە بەشەکەی علمیە سەیەکە لە شوێنێکی ئەدەبی ناوی دێتەوە ئەمە بەڕاستی تێکهەڵکێشێکی نامتەکامیلە وەرگرتنی خوێندکار لەسەر ئەساسی نمرە کە پێچەوانی حەز و خولیای خوێندکارە وا دەکا ئەو خوێندکارە بەرهەمی نەبێ بۆ وڵاتەکەی و بۆ میلەتەکەی و بۆ زانستەکەی چوارەم پڕۆگرامی زانکۆ ئەمڕۆ کە دیراسەی دەکەی کۆنە پڕۆگرامی زانکۆ بەڕێزان ئەوە ئەوەی ساڵەکانی پەنجاکان بۆ لە وڵاتان مەلزەمەیە کۆمەڵە کتێب ئەمە تۆ ئەم ساڵ ئەم منهەجە دەخوێنێ ئەی تەلەبەی زانکۆ ئەبێ زانکۆ لەگەڵ ئامادەیی فەرقی هەبێ لە ئامادەی و لە ناوەندی و ئەوانەدا یان بەشە پیشەیەکان تۆ کۆمەڵە کتێب وەردەگری سەعی تیا دەکەی جارێ تەلەبە قۆپیەشی تیا دەکات لە زانکۆ تەلەبە بە قۆپیەوە گیراوە چونکە منهەجەکە ئامادەکراوە ئەبوایە ئەمە تەلەبە هەوڵ نادا ناگەڕێ لیسنە نەبۆتە لیکچن دەڵێن لیسنە لە ئامادەییدا چونکە تۆ مامۆستا قسە دەکا و تۆ گوێ دەگری دەڵێن لە زانکۆدا بێ لیکچن هەبێ واتە تۆش قسە دەکەی و مامۆستاش قسە دەکات تەلەبە خۆی بە دووشتا دەگەڕێ ئەگەر لە زمانی عەرەبی مامۆستا پێویستی بە باسی فاعیل هەیە نابێ بڵێ ئەمە مەنهەجەکەی و سەعی تیا بکە بڵێ بڕۆ بۆ خۆل لە بگەڕێ لە ئەنتەرنێتا بگەڕێ لە جامیعاتا بگەڕێ لە مەکتەبە گشتیەکاندا بگەڕێ سەد لاپەڕەم لەسەر فعلی ماضی بۆ ئامادەکە لەسەر فاعل بۆ ئامادەکە بزانە ئەم تەلەبەیە شەو و ڕۆژ دەخاتە سەر یەک سەد کتێب دەخوێنێتەوە تاوە بەحس ئامادە دەکا ئێستا جامیعەی ئێمە مەنهەجەکەی ئاوا بە پوختی داوەتە دەست ئەم تەلەبەیەکی تەمبەڵی لێ دەرەچێ تەنها چاوی چڕ کردوێتەوە لەسەر ئەو چوار لاپەڕەی کە لە زانکۆدا دەخوێندرێ بۆیە بەرهەمێکی علمی بەڕێزان پێشکەش ناکا پێنجەم لێکۆڵینەوەکانی قۆناغی چواری زانکۆ زۆر جار فڕێ دەدرێن لە چواری زانکۆدا لە قۆناغی کۆتاییدا قوتابیان پێیان دەڵێن بەحسێک دەنووسن باوەڕتان بەو بەحسانە خەڵک هەیە بە پارە بۆ خەڵک دەینووسێ ئەم هەر تەماشای نەکردووە دەزانێ مامۆستاش نایخوێنێتەوە تاقەتی نییە دوای فڕێ درێ و دەبێتە ئەرشیف یعنی ئەم خوێندکارە لە چوار ساڵی زانکۆدا واجبە بەرهەمێکی هەبێ فەرموو چ عیلمێک فێر بووی لەم بەشەی خۆتا وەڵڵا یەک عیلم فێر نەبووە بۆیان نووسیوەتەوە یان نەقڵ و قۆپی کتێبێکی کەی خەڵکێکە یان دزراوە لە بابەتی کەسێکی تر مامۆستاش تاقەتی نییە چاوی خۆی پێوەگە ئوستاز و جامیعەکە ئەویش فڕێدرێ و ئەو هەموو لێکۆڵینەوە ساڵانە تەنها کات کوشتنی غۆمەڵە خەڵکە کە بەڕاستی ئەوە لە وڵاتاندا وانییە لە چوارە ئەبێت تۆ بەحسێکت نووسی بێ کە لێکۆڵینەوەی فکر و جوهدی خۆت بێ هەمووی بە ئامار بێ هەمووی بە لێکۆڵینەوە بێ خوێندکاری زانکۆ بۆ شەهادە دەخوێنێت زۆر جار چاولێکەری لەم وڵاتی ئێمە زۆر خەتەرە جاران خەڵک ماوەیەک ڕووی کرد بۆ خارج ئەو دەیگو کوڕەکەی چۆ بۆ خارج دەبێ کوڕی منیش چێ بۆ خارج مادام فڵان کەس چوو منیش دەچم ئایا لە جامیعە واز لێ دەنا بۆ خارج ئێستا بۆتە چاولێکەری زانکۆ خۆ گەڕانەوە بۆ زانکۆکان باشە بەڵام خۆزگە بۆ عیلم بوویایە ئەڵێ بەس مهمە شەهادەکەم هەبێ مهم ئەوەیە شەهادەیەک بەدەست بێنم معاشەکەم زیاتر بێ وەڵڵای ئەوەی زۆر لە دایرە دەخوێنێ ئەڵێ بۆ کاکە بۆ دەخوێنی وا تۆ دوو ساڵی کە تەقاوت دەبی وەڵڵای بۆ معاشەکەم باشە بەڵکو بۆ ئەوەی شەهادەکەو بمژێڕنەوە ئەمە زۆر خەتەرە وەڵڵای خوێندن نابێ بۆ پارە بێ خوێندن زانست بۆ بەخشینە بۆ پەرەپێدانە بۆ خزمەت و گەشەی مرۆڤایەتی و کۆمەڵگایە زۆر لە پارە گەورەترە من لەم شەوانە گوێم لە تەلەفیزۆنەکان بوو دەیوت کۆمەڵە خەریجی زانکۆ بە تەمان شەهادەکانیان بسووتێنن بۆ چونکە تەعین نابن ڕاستە تەعین نابی حەقی خۆتە ئەم حکومەتە فرت و فێڵی زۆرە ئەمە حەقی خۆتە ئەمە خێرت پێ ناکرێ بەڵام ئەوە زۆر خەتەرتر لەوە ئەوەیە ئەو شەهادەی خۆت دەستت بچێ بێ ئاگری دەی چونکە شەهادەی تۆ بۆ پارە نەتخوێندووە ئەوە شەهادە ڕێزی تۆیە کەسایەتی تۆیە ناوی تۆیە بوونی تۆیە حەیف نییە تۆ وا لە شەهادە بگەی لە پێناوی تەعین نەبوو شەهادەکەم دەسووتێنم یان ژێر پێی دەخەم پەنا بەخوا ئەوە کەسایەتی خۆت دەڕوخێنی ئەم وڵاتە هەر وا نابێ ئەگە حتا تەنانەت ڕۆژێک لە ڕۆژان هەر تەعین نەبووی لەسەر جادە گەسک لێدا بەس چونکە هەڵگری شەهادەیەکی تۆ نرخی خۆت هەر هەیە تۆ ڕێزی خۆت هەر هەیە تۆ بوونی خۆت سەلماندووە کە جامیعەت تەواو کردووە لەبەرەوە دەبێت خوێندکارەمان ئاگادار بن ئەمە ڕاستە ئەگەر بوو بە چاولێکەری خراپە لای ئێمە زۆر شت هەر چاولێکەرەیە کام قوتابێ لە زانکۆ کام کچەمان ئەو کوڕەمان کە لە زانکۆیە کۆمپیوتەری پێ ئەنتەرنێت بەکاردێنە فەیسبوکی دایمە کردوێتەوە بەڵام بەڵام بەبێ بەرهەم بەڵام هیچی لەدەست ناکەوێت بەس کاتی خۆی پێدەکوژێ بەس ئەوەی چۆتە ناو باخێکەوە شتی جوانی بینیەوە بەڵام بەدەستی خاڵی گەڕاوەتەوە بەڵام ئەو کەسەی کە دروستکەری فەیسبووک ئەم تەلەبە ئێمە نایناسێت وتاری جمعەیە و بابەتی دینە بەڵام چاولێکەر مەبە ئەو کەسەی فەیسبووکەکەی کە تۆ بەکاری دێنی و کاتی خۆتی پێوە دەکوژی ئەو تەلەبە بوو وەکو تۆ ئەو قوتابێکی زانکۆ بوو ناوی مارک زەکەربێرگ بوو تەمەنی بیست ساڵ بوو لە قۆناغی دوو بوو لە بەشی زانستی کۆمپیوتەر لە زانکۆی هارفەر لە داخلی دەمایە وەکو ئەو تەلەبە فەقیرانە ئەم تەلەبەیە کە لە زانستی کۆمپیوتەر دەیخوێن لە قۆناغی دوودا بیری کردەوە هەر بۆ خۆشی بۆ ئەوەی کە عیلمەکەی پەرە پێ بدا وتی من زانستی کۆمپیوتەر حەیف نییە ئەوەی سەر کتێبەکە بخوێنم بزانم خۆم شتێک لە کۆمپیوتەرا زیاد کەم بە هاوڕێکانی گول لە بەشە داخیلیەکانی زانکۆی هارفارد وتی من شتێک دادێنم قسەتان لەگەڵا دەکەم لەسەر کۆمپیوتەرەکە بێکەوە قسە دەکەین و وێنەکەی خۆشمان دابەزێنین بەڵام ئەوە بۆ پێش فەیسبووک فەیس وەنی دانا فەیس وە فەونی دانا لە 2003 دا بەڵام سەرکەوتنی بەدەست نەهێنا وێنەکە دانەدەبەزی دەنگەکە دەڕۆی بەڵام وێنەکە نەدەهات بەڵام هەر هەوڵی نەدا تەمەنی بوو بە 23 ساڵ لە ساڵی 2007 ئەوە بوو ئەو فەیسبووکەی وەکو کۆمپانیایەک ڕاگەیاند خۆی دەڵێ من بۆیەم نەبێتە کۆمپانیایەکی عالەمی من هەر حەز و خولیایەکی خۆم بوو وەکو لێکۆڵینەوەی زانستی بەڵام بەڕێزان سەی ئەم گەنجانە کە لە ئەوروپا بۆیە پێدەگەن یانی لە داخلیدا لە جیاتی مشتومڕ و باسی سیاسەت و مام فڵانکەس و کاک فڵانکەس باسی ئەوەی کردووە لە کۆمپیوتەرەکە شارەزا بێ و داهێنانێک پێشکەش کە من مادەم لە بەشی کۆمپیوتەر دەخوێنم حەیفە هەر ئەوە بزانم با خۆم لێی زیاد کەم ئەم گەنجە لە تەمەنی بیست و سێ ساڵیدا لە دوو هەزار و حەوت سەدا دوو هەزار و حەوت تا یەک ملیار دۆلاری دەستکەوت ئەو فکرەیان لێ کڕی بە یەک ملیار دۆلار لە دوو هەزار و دە دا گۆڤاری تایمزی ئەمریکی دەڵێ ئەو گەنجە لە سەد ملیۆن لەرەکانی عالەمە ئەمڕۆ نۆ سەد ملیۆن کەس ئەو فەیسبووکەی ئەو بەکاردێنێ نۆ سەد ملیۆن کەس لە عالەمە لە دوو هەزار و دوانزەدا ئەمساڵ ئەم مارک ئەم کوڕە گەنجە سامانەکەی حەڤدە ملیار و پێنج سەد ملیۆن دۆلارە حەڤدە ملیار و پێنج سەد ملیۆن دۆلاری هەیە کەسی پێنجەمین دەوڵەمەندی هەموو عالەمە ها زانکۆ بەڕێزان لە داخلیدا لە جیاتی مشتومڕۆوانە خەریکی بەحسێکی زانستی بوو خوای گەورەش پشتیوانی پێکرد و خزمەتێکیش بە مرۆڤایەتی کرد ئەگەر لە چاکەیا بەکار بێ بەڵام حەیف نییە تۆی گەنج دانیش موالیدی 1984 شە تۆ هەر شت بەکاربێنی هەر پارە سەرف بکەی بەڵام هیچ بەرهەمێکی زانستی نەبێت چاولێکەری خراپە لە کوردستانی خۆماندا من شانازی بە میلەتی خۆمانەوە دەکەم خەڵکی زیرەکمان زۆرە بەس لێرە نابێ بە هیچ ها کورد بیرمەندی ئیسلامی مامۆستا عەبدولڕەحمان سدیق دەفەرمێت دوو کەس دەبێ بە شت یەکەم کورد لە ئەوروپا و ئەمریکا دەبێ بە شت ئەمریکی و ئەوروپی لە کوردستان نابێتە شت ئەو کە هاتە ئێرە کابرا لە ئەمریکا هیچ نییە لێرە هەموو کوردستانی خەنە بەردەست ئەوەی ئێمە لێرە کەس ڕێزی لێ ناگرێت کە چوو لەوێ بەحسێکی پێشکەش کرد هەموو دنیا باوەشی بۆ دەگرێتەوە هەردووکیان لەوێ دەبن بە شت ئەم کوردەی خۆمان کوڕە گەنجێک لە بەریتانیا دەژی خەڵکی جوانڕۆیە جوانڕۆی لای مەریوانی کوردستانی ڕۆژهەڵاتی خۆمان تەمەن 28 ساڵ هەڵگری بڕوانامەی دکتۆرا بە ناوی لوقمانی فەرامەرزیەوە ئەمە شانازییە بۆ کورد کە حەق وایە گەنجانمان شانازی بەمانەوە بکەن ئەوە لە وڵاتاندا خزمەت بە کورد بکەن ئەم گەنجە مامۆستای زانکۆ هەڵگری بڕوانامەی دکتۆرا کاتێک کە زانی بێکاری لە وڵاتی بەریتانیا زۆر بووە پڕۆژەیەکی داوەتە پەرلەمانی بەریتانیا ئەڵێ بە گرەنتی بە جێبەجێکردنی ئەم پڕۆژەیە لە ماوەی سێ ساڵدا بێکاری لە بەریتانیا ناهێڵم پەرلەمانی بەریتانی پێشوازیان لەم کوڕە کوردە کرد زۆر تەقدیریان کرد لە باشترین زانکۆدایان نا پڕۆژەکەیان دیراسە کرد و بە دەرەجەی نایاب وەریان گرت بەڕێزان سەیرکە ئەمە ئەمە سەربەرزیە بۆ میلەتەکەمان جا ئەم گەنجە دەڵێ کاتێک کە هاتمە هەرێمی کوردستانەوە وەڵاهی بەزەیم بەم هەرێمەدا هاتەوە بەراوردێکی جامیعیم کرد لەگەڵ ئیسرائیلدا ئەو وڵاتەی کە وەکو ئەمریکا وایە جا سیر کە ئەبێت تەلەبەی جامیعەی ئێمە ئاوا دیراسە بکە ئەو لە بەریتانیەوە هاتوێتەوە چەند هەفتەیەک لێرە بۆ ئەم دیراسە بە قووەتەی کردو ئەڵێ هەرێمی کوردستان چل و دوو هەزار مەتر چوارگۆشە زەوی بە پیتی هەیە چل و دوو هەزار مەتر چوارگۆشە زەوی بە پیتی کوشتوکاڵیمان هەیە چل و حەوت ملیار مەتر سێجا ئاوی پاکمان هەیە کە بۆ خواردنەوە بۆ زراعەت دەشێ بەڕێزان بەڵام وڵاتی ئیسرائیل بیست و دوو هەزار مەتر چوارگۆشە زەوی بە پیتی هەیە دوو ملیار مەتر سێجا ئاوی هەیە واتە ئێمەی کوردستانی لە وڵاتی کوردستاندا دوو ئەوەندەی ئیسرائیل زەوی بە پیتمان هەیە بیست ئەوەندەی ئیسرائیل ئاوی باشمان هەیە بەڵام ئیسرائیلەکان چیەکەن ئەو خاکەی خۆیان ئەودیو دیو کردووە بەرهەمی لێ دەردێنن ئیسرائیل ساڵانە بایی هەژدە ملیارد دۆلار بەرهەمی کشتوکاڵی بۆ دەرەوە دەنێرێ بایی هەژدە ملیارد دۆلار من حەقم چییە جوولەکەیە فڵانە ئەمە دنیایە بایی هەژدە ملیارد دۆلار تەماتە و خیار و سەوزە بۆ دەرەوە دەنێرێ لە هەرێمی کوردستاندا بایی یەک دیناری تەبع نانێرێتە دەرەوە یەک دیناری تەبع لەم تەبع بێ قیمەتە بەڵکو حەموو دەڵێ خوا شەڕی ئێران نەبێت شەڕی سووریا نەبێت چونکە سەوزە و میوەم لێ دەبڕێ معقولە تۆ بەقەدەر بیست ئەوەندەی ئیسرائیل ئاوت هەبێ دوو ئەوەندە زەویت هەبێ یەک کیلۆ تەماتەت پێ نەرێتە دەرەوە ئەمە ئەبێت تەلەبەی زانکۆ بێنە ها لەسەر ئەمە لێکۆڵینەوە بکە تەلەبەی جامیعە ئەبێ بهاتایە بیفتە معقولە لە هەرێمی کوردستانە لە هەموو بنکەیەکی نەوت هەڵدەقڵێ ساڵی یەک بەرمیلت دەنێ و ژن بەرمیل لەسەر تەقەتەق ئەبوایە تەلەبەی جامیعە پاتای لەم کۆڵانە بگەڕایە بەحسێکی بکردا چەند نەوت لە کوردستانا هەیە ئەی بەرهەمەکەی بۆ کوێ دەچێ ئەی چ بنەماڵەیەک دەیخوا ئەی بۆ من لە ساڵێکا بە تەقو هۆڕ بەرمیلێک نەوتم بە فۆڕم بە چل و یەک هەزاریش بدرێتێ ئەویش دوایی کابراش دە لیترێکیش لێ دەدزێ ئەبێت تەلەبە بەدووی ئەمەیە بگەڕێ زانکۆ ئەمەیە نەک لە ناو جامیعەیا دانیشی کۆڵان بە کۆڵان بگەڕێی لەسەر ئەم نەخۆشیە لەسەر ئەم پەتای کولێرایە بووە دە بەحسی زانستی بنووسرایە بەس هەمووی کەمتەرخەم خوا دەکا قۆناغەکە تەوا دەکەم و شەهادەکە دەخەمە ژیرفانمەوە دواتر چاوەڕێ بکەم بەڵکو بە واستەی مەسول فڵان کەسەوە تەعین بم ئاستی علمی و مەعریفیمان بەڕێزان هاتە خوارەوە کە ئەمە ئەم وڵاتە خەم خواردنی دەوێ وەڵڵای ئەمە ئەرکێکی موسڵمانانەیە ئەبێ لێی بکۆڵینەوە بەشی سێیەم و کۆتایی وتارەکەم ئەوەیە خوێندکارێکی ملتەزیم بە بە دینەکەتەوە شانازی بە قورئانێکەوە بکە کە یەکەم وشەی ئیقرا نون قەلەمی وما یەسطورونە پڕیەتی لعلکم تعقلون لعلکم تتفکرون و ئەمە زانەوە تێنەگەی دین و علم و زانکۆ دوو شتی لەک جیاوازن بە پێچەوانەوە ئەوە زانکۆکانی ئێمە بوون مزگەوت بوو جامیعەش بوو جامیعەی غەڕناتە بڕۆ مێژوو بخوێنەوە جامیعەی قورتوبە جامیعەی ئەزهەر ئەی جامیعەی بیارە ئە ئەو بیارەیە کە مەرکەزی تەسەوف و تەسکیەی نەفسیش بوو بەڕاستی مەرکەزی علم و زانیاریش بووە هەر یەکێکی وەکو مەلا عەبدولکەریم مدەڕیس جەنابی مامۆستا مەلا عەبدولکەریم مدەڕیس مەرحوم خوا لێی خۆش بێ و دەرەجەی عالی کا ئینشاءاللە لە ئێمەش و لەویش ببورێ ئەو زاتە بەرزە خەریکی ئەو جامیعەی بیارە بوو لەو زانکۆی بەغایەدا لە حجرەکەی گەیلانیدا لە بەغا دەیان ئوستازی جامیعە بەسەر چۆکا لە خزمەتیا دادەنیشتن یەک ڕۆژیش نەچوو بە خوێندنگا بەس لە حجرەی بیارە خوێن بووی لەوێ دەردریسی کردبوو لەوێ ئیجازی مەلایەتی وەرگرتبوو ئەم پیاوە بەڕێزە کە دەیان دکتۆرا ڕۆژانە دەچوونە خزمەتی بەس یەک لاپەڕە لە خزمەتیا بخوێنن ئێمە خاوەنی ئەو جامیعانە بووین مزگەوتمان جامیعە و زانکۆ بوو کام دێ هەبوو حجرەی فەقەی نەبوو بێ کە ئەو کاتانە خەڵک نێزانی خوێندەواری چییە لەبەرەوە وا مەزانە دوو شتی لەک دابڕاون بە پێچەوانەوە ئەو عیلمەی کە دینی لەگەڵ نەبێ ماڵوێرانییە بە شانازیەوە فەرمودەکانی پێ ساسەم جێبەجێ کە شەرم نەکەی پێغمبەری خوا ساسەم ئاماژەی بێەوە کردووە لە فەرمودەیەکی بخاریدا کاتێک کێکێ پشمی با بڵێ الحمدلله کە باوێشت گرتی و وەنەوزیدا با بڵێ اعوذ بالله من الشیطان الرجیم لە زانکۆدا بە ئەو پەڕی دەمی خۆت هاوار کە بڵێ الحمدللە کە پشمی شەرم نەکەی پێت بڵێن ئەمە چییە وەڵا مە حەدیسم جێبەجێ کردو بۆ چونکە مەی تۆ عیلمە چۆ لە ناوەندێکی عیلمیدا کار دەکەی دەخوێنی ئەها لە کاتی پشمینە دکتۆرە بەڕێزەکان ئەڵێن ئەو کاتێک کە ئینسان خوێنی لەناو لەشە دەگەڕێ خوێن ئۆکسجین هەڵدەمژێ ئۆتو ئۆکسجین لە ناو خوێنا تێر بوو خوێنەکە بە ئۆکسجین لەش لە ئەو پەڕی چست و چالاکیدایە لە هەردوو لای ملەوە ئاوا دوو ڕەگمان هەیە لێرەدا دوو دەماری هەستەوەرمان هەیە هەر وەختێ خوێن ڕێژەی ئۆکسجینی خۆی پڕ بوو یعنی حەدی خۆی تەواو وەرگرت ئەو پەڕی چالاک بووی زیادەی هەبوو یەکسەر ئەم دوو دەمارە ئیعازێک دەنێرێ بۆ مێشک پەیوەندی بەستیەکانەوە هەیە دەڵێ خوێن پڕ بووە لە ئۆکسجینی تەواو ئەی مێشک ئیعاز بدە فەرمان بنێرە و ئەو سیکڵ دۆچانانی خوارەوە کە بەستیەکانەوە بەندن با و ماسولکە یاریدەدەرەکانی هەناسە و وەرگرتنەوە با گرژ ببن ئەو ئۆکسجینەی زیادەیە خراپە هیچ کە لە خوێنا بمێنێتەوە زۆر زیادی کردووە با بیکەنە دەرەوە هەموو ئەو دەمارانە و ئەو خانانە گرژ دەبن یەکسەر تۆ پژمینێک دەکەی هەواکە دەرەچێ و لەو دەقەیە دڵت دەوەستێ تۆ بە ئەو پەڕی عیلمیانەوە بەس فەرموودەی پێ سەڵ سەلم جێبەجێ کە بڵێ الحمدلله الحمدلله لەسەرەوەی کە سوپاس بخوا لەشم چالاکە خوێنەکەم تێر ئۆکسجینە الحمدلله دڵ و هەناسەم سفر بوونەوە ئای وا دڵە باشە دڵ دڵ کابرا عمری سەد ساڵە حەفتا ساڵە هەشتایە ئەم دڵە بەردەوام خۆ لێدا یەک دەقە ئیسراحەت ناکا هەموو جارە ساران بۆتەوە کیلۆمەتری سفرە هەموو پشمینێک دڵی تۆ دێتەوە سەر کیلۆمەتری سفر سەر لە نوێ دڵ جارش کە دەزرا لێدان دەکاتەوە ها بۆیە دڵ کۆن نابێ ئەو پشمینە دڵتی تازە کردەوە سیەکانتی تازە کردەوە سێم سوپاسی خوا دەکەم دڵەکەم دوای ئەوەی وەستا کەوتەوە کار چونکە دوور نیە ئەو پشمینە دواجاری هەناسەی تۆ بێ و جاریش کە دڵی لێ نەداتەوە دا ئەمە عیلمە علم پێت دەڵێ ئەوە ئەو پشمینەی تۆ سوپاسی خوای دەوێت ئەی باوێشک نیشانەی ئەوەی ئۆکسجی لەناو خوێندا کەم بۆتەوە ئەم جارات دەمارەکان فەرمان دەکەن بە مێشک ئەو یارمەتیدارانەی ماسولکەکانی سیەکان خاو کار دەکەن خاو کار دەکەن تۆ باوێشک دەرێ باوێشک ئینزارە ئینزارە پێوەسان فەمووی دەم مەکەوە شەیطان پێت پێ دەکەنێ ڕاکە بڕۆ دەم و چاو بشۆ بڕۆ ئاو بخۆ چونکە لە ڕێی ئاو خواردنەوە ئۆکسجین دەچێتە لەشتەوە دەچێتە ناو خوێنتەوە بڕۆ هەوایەکی پاک هەڵمژە باوێشک بەسەر خەڵکان لێ مەدە چاک نەبووی بڕۆ بخەوە دیارە تۆ ماندووی پێویستیت بە بشووە لەو کاتە بڵێ ئەعوذ بالله من الشیطان الرجیم پەنا دەگرم بەخوا لەبەوی لەشم سستە مسلمان مرۆڤ نابێت لەشی سست بێ ئەوا چاو لێ حەز فەرموودەیەکی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەڵێی هەمووی عیلمە بە ئەو پەڕی شانازیەوە بێڵێ پەیوەندیتان لەگەڵ مزگەوتا بەردەوام بێت لەگەڵ مامۆستایانی ئاینیدا علەمایەکانی ئێمە کە ئاماژەم مامۆستای گەورە مامۆستا مەلا عەبدولکەریم و دەڕیس کرد سەیری کتێبێکی هەیە دوو ڕشتە ئەم کتێبە دوو ڕشتەیە مناڵ فێری کوردی و عەرەبی دەکات قاموسێکە بە شعری زۆر جوان بەڵام لە پاڵیا چەندین ئامۆژگاری گەورەی تیا لەو کتێبەیە لە یەکێ لە دێڕەکانیان ڕۆژێ خوێنمەوە باسی ئەوە دەکات دەفەرمێ سحوفی مانای ڕۆژنامەنووسە گەر ئازاد نەبێ گەل لێی مەئیوسە تخوا ئەم دێڕە کەس توانیوێتی یەک دێڕی ئاوا بڵێ ئەگەر شایانی ئەوە نییە لە چوارچێوە بژیرێ و لە کۆلێجی ڕاگەیاندن لە بەشی ڕۆژنامەنووسی هەڵواسرێ سحوفی مانای ڕۆژنامەنووسە گەر ئازاد نەبێ گەل لێی مەئیوسە ئیستیقلال مانای سەربەخۆییە غەیری ئازادی ڕەنجەڕۆییە چی چ وشەیەکە بۆ ئازادی بۆ سیاسەتمەدارەکانی ئێمە غەیری ئازادی ڕەنجەڕۆییە ئیستیقلال سەربەخۆی لە شوێناوی حکومەتێکی فیدڕاڵە برا ئەوە هەموو فشەوفاڵی سیاسەتە ئەوە خۆ خەڵەتاندن و گاڵتە بەخۆکردنە قەت لە ژێناوی سیستمێکی فیدراڵی هەمەڕەنگی نازام ئەوانە باوەڕتان بە هەر دەبێت چاوەڕێی لە سەدا حەفتەی بەغدا بکەی خوا گەویش نەمانداتی باوەڕ ناکەم ئەمان لێرە بەرمیلە نەوتەکەش بدەن بە خەڵکەکە لەبەرئەوە چەند جوان دەڵێ ئیستیقلال مانای سەربەخۆییە غەیری ئازادی ڕەنجەڕۆییە خوێندکارانی زانکۆی بەڕێز وا مەزانن دین یعنی گۆشەگیری لە مزگەوتا یعنی فەقیری یعنی هەژاری یعنی نەخوێندەواری یعنی بێدەرامەتی یعنی کزۆڵی نەخێر مەلای ئێمە قەد وای نەوتووە مامۆستا مەلا محەممەدی جەلیزادە مەلای گەورەی کۆیە ئاخری وتارەکەم بەم دێڕە شعرێ جوانەی ئەو دێنم سیر کە چۆن باسی دنیا دەکا ناڵێ واز لە دنیا بێنن خەڵچینە ئەفەرمێ ئەوەی دونیای نەبێ دینی زەعیفە ئەوەی دونیای نەبێ دینی زەعیفە مەلا بێ یا شێخ بێ یا خەلیفە مەداری دین و دنیا هەر غینایە ئەو حەدیسەی فەقر و فەخر ئیفتیرایە کە پێغەمبەر فەرمێتی فەق شانازی بەوەی دەکەم کە دایمە فەقیر بم دەفەرمێ ئەوە درۆیە بەدەم پێغەمبەر صلی الله علیه و سلم بە پێچەوانەوە هەر کەسێ دنیای باش نەبێ دینیشی لە خەتەردایە نەخێر ئێمە دەبێ پێویستە دنیامان ئەوەدان بێت دنیامان بەهەشت بێ بۆی بگەین بە بەهەشتی حەقیقی ئەوەی لە دنیادا هەر لە دۆزەخا بێ فکری قیامەتیشی لەبیر دەچێتەوە لە داماوی خۆی لەبەرەوە پابەند بن بە مزگەوتەوە بە ڕێبازی دینەوە بە ئومێدی ئەوەم کە خوێندکارانمان کە دەچنە قۆناغیەکی زانکۆ بە دڵێکی گەشەوە بە ڕوێکی خۆشەوە بە سینەیەکی فراوانەوە بە سەری بەرزەوە بڕۆن لەو سەریشەوە بە شادەیەکی پڕ عیلم و زانستەوە دەرچن ئەوانەش کە لە قۆناغەکانی تری زانکۆدان ئینشاءاللە بە ئەو پەڕی حورمەت و ڕێزەوە خوێندنەکەیان تەواو کەن بە غەیری خوێندن بە هیچی ترەوە مەشغوڵ نەبن چونکە ئاگادار بن بەردەوام ئەوە لە پشتی خۆتەوە بنووسە لە پشت سەرتەوە من تەنها بۆ خوێندن هاتووم من تەنها بۆ خوێندن هاتووم بۆ زانکۆ غەیری ئەوە بە هیچ ترەوە خۆم مەشغوڵ ناکەم ئومێدەوارم ئەم وڵاتە پڕ بێ لە عیلم لە عیلمی جوان لە عیلمی نافع لە عەمەلی صاڵح بەتایبەت لە ڕنۆمینەی حاجیان نزیک دەبینەوە کردەوەی جوان لەم ڕۆژانەدا زۆر خێر و ئەنجامدانی لە ڕۆژوو لە سەدەقات لە خێر و خێرات ئیشەڵڵا درێخی نەکەین یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا وڵاتەکەمان پڕکەی لە عیلمی نافع لە عەمەلی صاڵح لە زانستخوازان بەردەوام زانکۆکانمان لە گەشەکردنا بن مزگەوت و جامیعەمان هەردووکیان دوو دیوی یەک دراو بن لە یەک جیا نەبنەوە یا ڕەبی خوایە علم و زانیاریمان زیاد کەی علم و زانیاری مامۆستای زانکۆکانمان مامۆستای ئامادەیی و سەرەتایی و هەموو قۆناغەکان یا ڕەبی خوایە علمی هەموو لایە زیاد کەی علممان پێ ببەخشی حلمیشمان پێ ببەخشی علم و حلممان تێکەڵاو بێ یا ڕەبی خوایە شفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوایە شفای نەخۆشەکانمان بۆ بنێری ڕەحم بە حاڵی مردوەکانمان بکەی لە گۆڕی تەنگ و تاریک و بێکەسیدا تەسەلای دڵی دەرونی کەس و کاریان بدەی ئەوانەی کە مردووی خۆشەویستیان لێ مردووە ڕەحم بە حاڵیان بکەی ئارامیان بۆ بگێڕیەوە یا ڕەبی خوا ئەوانەی دڵ بە خەمن دڵشادیان کەی ئەوانەی نەخۆشی دەرونیان هەیە خوا سینەیان گوشاد کەی زەردەخەنە بخەیەوە سەر لێوەکانیان لە جیاتی فرمێسک ئەوانەی قەرزارن خوای پەروەردگار یا ڕەزاق دەرگایەکی ڕزق و ڕۆزی حەڵاڵیان لێ بکەیەوە لە قەرزاری ڕزگاریان کەی خوایە عاقیبەتی هەموومان ئەم میللەتە و ئەم کوردستانە وڵاتی موسڵمانان بەخێر بگێڕی ئەم نەخۆشی پەتای کۆلێرا و هەموو نەخۆشی و ئافەتێک یا ئەرحەم الراحمین بە گەورەی خۆت بە دوورمان کەی یا ئەرحەم الراحمین کۆتایی پێ بێ ئەم میللەتە بەرگەی نەخۆشی قڕانکەر ناگرێ یا ڕەبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی لە هەموو بەڵایەک بە دوورمان کەی لە هەموو خێر و خۆشیەکی خۆت بەسەرمانا ببارێنی یا ئەرحەم الراحمین آمین والحمد لله رب العالمین